بەناوی خودای بەخشندەی میهرەبان. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین، بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نیە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت. بە ڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن، هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە، زاناکان لە هەندێکی دواون، هەندێکیشیان وتویانە هەر خودا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە. سوێند بەم قورئانە کە خاوەنی ئامۆژگاری و شکۆمەندی و قەدر و ڕێزە. کەچی ئەوانەی بێباوەڕبوون بڕوا بەم قورئانە پیرۆزە ناهێنن، ئەوە لەبەرەوە نیە کەم و کوڕی و ناتەواوی لەم قورئانەدا هەبێت بەڵکو لەبەرەوەیە کە خۆیان بە زل دەزانن و بڕیاریان داوە لووت بەرز بن لە ئاستیدا و دژایەتی بکەن چەندەها گەل و نەوەمان پێش ئەمان لەناو بردووە لە کاتی دەستپێکردنی سزای ئێمەدا هاواریان دەکرد شیوەن و زاریان بوو بەڵام تازە کار لە کار ترازا بوو وەختی ڕزگار بوون بەسەر چوو. بێ باوڕەکان سەریان سوڕما لەوەی کە بێدارکەرەوەیەک لە خۆیان هاتووە بۆیان و وتیان، ئا ئەمە جادووکەرێکی زۆر درۆزنە. هەروەها دەیان وت، ئایا پێتان سەیر نییە هەموو خوداکانی کردووە بە یەک خودا؟ بەڕاستی ئەمە شتێکی زۆر سەیر و سەمەرەیە. دەسەڵاتدار و گەورەکانیان ڕۆیشتن بۆ لای یەکتر داوای پابەندی و خۆگریان دەکرد لە پێناو بتەکانیاندا و دەربارەی بانگەوازی یەک خوداناسی دەیان وت بەڕاستی ئەمە شتێکە مەبەستێکی تیادایە کە ببێتە گەورە. ئێمە ئەم دەنگوباسەمان لە کۆتا ئایندا کە ئاینی مەسیحیە و سێ خودا دەپەرستن، ئەڵبەتە دوای دەستکاری ئینجیل، نەبیستووە. ئەمە هەر تەنها شتێکی دەست هەڵبەست و دروست کراوە. هەروەها دەیان وت، ئایا ڕەوایە لە نێوان ئێمەماناندا قورئان بۆ محەمەد دابەزێت؟ خودا دەفەرموێت، نەخێر، ئەوانە هەر لە گوماندان بەرامبەر قورئانەکەی من، جا گەر سزا و ئازاری من بچێژن، ئەوسا باوەڕی پێ دەهێنن. مەگەر ئەمانە گەنجینەی ڕەحمەت و بەخشندەیی پەروەردگاری تۆیان بەدەستە کە زاتێکی باڵادەست و بەخشندەیە تا دیاریکردنی پێغەمبەریش بە ویستی ئەوان بێت؟ ئایا مەگەر ئەوانە خاوەنی ئاسمانەکان و زەوی و نێوانیانن تا خێر و بێر و بەخشینەوەش بە ئارەزووی ئەوان بێت؟ ئەگەر وایە با بە هۆکارێک بەرز بنەوە بۆ ئاسمان و دەست بخەنە کاروباری خودا. سەربازانێکی زۆر وا لەوێن لە دەستە و گرۆ جۆر بە جۆرەکان هەمیشە تێک دەشچێن. پێشەمان قەومی نوح و عاد و فیرعەونی خاوەنی هێز و دەسەڵات مەبەست ئەهرامەکانە، هەروەها ثەمود قەومی ساڵح و قەومی لوط و خاوەن باخە چڕوپڕەکان، ئا ئەو دەستە و گرۆیانە هەر هەموویان دژایەتی ئاین و بەرنامەی خودایان کرد، خودای گەورەش دوای ماوەیەکی دیاریکراو هەموویانی ڕیشەکەن کرد. هەریەک لەوانە بەرنامەی هەموو پێغەمبەرانیان بە درۆ زانی و بەو کارەیان خۆیان شایستەی تۆڵەی ئێمە کرد. ئەوانە چاوەڕوانی هیچ شتێک ناکەن تەنها یەک دەنگی سامناکی گەورە نەبێت کە کوتوپڕ ڕوودەدات و پێویستی بە دووبارە بوونەوە نییە. کەچی خەڵکی نەفام دەڵێن، پەروەردگارە! هەرچیت بۆ بڕیارداوین پێش ڕۆژی لێپرسینەوە پێمان ببەخشە. ئەی پێغەمبەر تۆ خۆ گربە لە بەرامبەر هەموو ئەو گفتارە نادروست و هەڵانەوە کە دەیڵێن بەڵکو یادی بەندەمان داود بکە کە توانایی دەسەڵاتمان پێبەخشی بوو بەڕاستی ئەو هەمیشە دڵی لەلای ئێمە بوو بە تەنگ ڕەزامەندی ئێمەوە بوو بەڕاستی ئێمەش کەژ و چێوەکانمان بۆ ڕام هێنا بوو ئەوانیش یاد و تەسبیحاتی خدایان دەکرد و پێکەوە دەیان وتەوە لە دەمە و ئێواران و بەرەبەیانەکاندا. هەروەها باڵندەکانیشمان بۆ ڕام هێنابوو بە دەوریشیدا کۆکرابوونەوە هەمویان پێکەوە تەزبیحاتیان دەکرد هەمویان گوێ ڕایەڵ و فەرمان بەرداری خودا بوون ئێمە پاشایەتیەکەمان بەهێز کرد و حیکمەت و دانایی و قسە و فەرمانی بەجێمان پێبەخشی ئەی پێغەمبەر ئایا هەواڵی ئەوانەت پێ نەگەیشتووە کە کێشەیەکیان هەبوو بە دیوارە سەرکەوتن و خۆیان گەیاندە میحرابەکەی؟ کاتێک خۆیان کرد بە ژووردا و چوونە لای داود ئەویش لێیان ترسا، بەڵام ئەوان وتیان مەترسە، هەردووکمان ناکۆکییەکمان هەیە و لایەکمان ستەمی لە لایەکمان کردووە، داواکارین کە بە دادپەروەری لە نێوانماندا بڕیار بدەیت و لایەنی هیچ کەسێکمان نەگریت، ڕێنموویشمان بکە بۆ ڕێگەی ڕاست و دروست. یەکێکیان وتی، بەڕاستی ئەم برایەم نەوەد و نۆ مەڕی هەیە، بەڵام من تەنها یەک مەڕم هەیە، کەچی پێم دەڵێت ئەو مەڕەشم بدەرێ، بە قسەی زل و زۆرزانی دەیەوێت لێم زەوت بکات. داود وتی، سوێند بە خودا بێگومان ئەو برایەت ستەمی لێکردوویت بەوەی دەیەوێت تاکە مەڕەکەی تۆ بخاتە سەر مەڕەکانی خۆی، لە ڕاستیدا زۆربەی ئەوانەی شەریک و هاوکارن ستەم لە یەکتری دەکەن، جگە لەوانەی کە ئیمان و باوەڕیان هەیە و کار و کردەوەی چاک ئەنجام دەدەن ئەوانیش زۆر کەمن ئینجا دوو کەسەکە دیار نەمان ئەوسایتر داود زانی کە ئێمە تەنها تاقیمان کردوتەوە لەبەر دوو هۆی سەرەکی یەکەم فێر ببێت بە پەلا حکم دەرنەکات دووهم لەبەرەوەی سوێندی خوارد لەسەر شتێک کە لێکۆڵینەوەی دەربارەی نەکردبوو ئیتر داوای لێخۆشببوونی لە پەروەردگاری کرد و بە کوڕنوش و سوژدەدا چوو داوای لێبوردنی کرد ئێمەش لەو هەڵەیەی خۆش بووین، بێگومان ئەو لە نزیکان و خۆشەویستانی ئێمەیە و خۆشترین جێگە و ڕێگەمان بۆ ئامادە کردووە. ئەی داود! بەڕاستی ئێمە تۆمان کردۆتە جێنشین لەم وڵاتەدا، فەرمانڕەوایی لە نێوان خەڵکدا لەسەر بنچینەی حەق و ڕاستی ئەنجام بدە، هەرگیز شوێنی ئارەزوو مەکەوە تا نەبێتە هۆی گومڕاکردن و لادانت لە ڕێبازی خودا، چونکە بێگومان ئەوانەی لە ڕێبازی خودا لادەدەن سزای بەئێش و پڕ ئازار بۆیان ئامادەیە بەهۆی فەرامۆشکردنی ڕۆژی لێپرسینەوە ئێمە ئاسمان و زەوی و دروستکراوانی نێوانیانمان بێهودە و هەڕەمەکی دروست نەکردووە ئەوە بیر و باوەڕی ئەوانەیە کە بێ باوەڕ بوون هاوار و ئاه و ناڵە بۆ ئەوانەی کە کافر و بێبڕوان لە سزای ئاگری دۆزەخ نەخێر ئەو باوەڕەیان هەڵەیە، بەڵکو ئایا ڕەوایە پاداشتی ئەوانەی ئیمان و باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە وەک ئەوانە لێ بکەین کە تۆوی خراپەیان چاندووە لە زەویدا؟ یاخود ئایا ئەوانەی پارێزکار و لە خودا ترسن وەک خراپەکاران سەیریان بکەین؟ ئەم قورئانە کتێبێکی پیرۆزە دامان بەزاندوە بۆ لای تۆ بۆ ئەوەی ئایەتەکانی لێک بدەنەوە و بیری لێ بکەنەوە و بۆ ئەوەی خاوەن بیر و هۆشەکان پند و ئامۆژگاری وەربگرن و تێفکرن ئێمە سولەیمانمان بەخشی بە داود ئای چ بەندەیەکی چاک بوو چونکە بێگومان سولەیمان هەمیشە بە سۆزەوە داوای لێخۆشببوونی لە خوددا دەکرد کاتێک دەمەوئێوارە ئەو ئەسپە چاکانەی کە ئامادەکرابوون بۆ غەزا هێنایان و نمایشکران لە پێش چاویدا، ئینجا وتی، من هەمیشە حەز لەم جۆرە کارانە دەکەم و گرنگی بەم ئەسپانە بەخێر دەزانم، لەگەڵ ئەوەشدا نابێت ببنە هۆی ئەوەی کە لە یادی پەروەردگارم غافڵم بکەن و یادی فەرامۆش بکەم، ئەسپەکان غاریان کرد تا لە چاو ون بوون. لەوەو دوا سلێمان فەرمانی دا کە بیانگێڕێتەوە و کە گەڕانەوە بۆ لای دەستی دەهێنا بە ڕان و ملیان دا. بەو شێوەیە خۆشەویستی خۆی دەردەبڕی بۆیان، چونکە ئەوانە هۆکارێکن بۆ غەزا و گەیاندنی ئایینی خودا. سوێند بە خودا، ئێمە سولەیمانمان تاقی کردەوە و ساوایەکی ناتەواومان فڕێدایە سەر تەختی فەرمانڕەوایەتیەکەی، پاشان گەڕایەوە بۆ لای خودا و پەنای بۆ ئێمە هێنا، چونکە بەبێ وتنی ان شاء اللە بە ئومێدی چەند کوڕێک بوو. وتی، پەروەردگارا لێم خۆش ببە و دەسەڵاتێکم پێ ببەخشە کە دەست نەدات بۆ کەسی تر لە دوای خۆم، چونکە بەڕاستی تەنها تۆ بەخشێنەری هەموو ناز و نیعمەتێکیت. ئێمە نزامان گیرا کرد و بامان بۆ ڕامهێنا کە بە فەرمانی ئەو بە نەرمی هاتوچۆ بکات بۆ هەر شوێنێک ویستی، هەروەها شەیتانەکانیشمان کردە خزمەتگوزاری لە هەموو جۆرە بیناسازێک و مەلەوانێکی ژێر دەریا، هەندێکی تریش بە کۆت و زنجیر بەسترابوونەوە تا نەتوانن خراپکاری ئەنجام بدەن ئەمە بەخششی ئێمەیە بۆ تۆ ئەی سولەیمان تۆش دەبەخشیت یا نابەخشیت لێپرسینەوەت نییە و خۆت سەربەستی بێگومان سولەیمان لەلای ئێمە پلەی زۆر نزیکی هەیە و پاشە ڕۆژ و ئایندەیەکی جوانی هەیە لای ئێمە ئەی پێغەمبەر سەرگوزەشتەی بەندەی ئێمە ئەیوبیان بۆ باس بکە کاتێک بانگی لە پەروەردگاری کردو وتی بێگومان شەیتان تووشی نەخۆشی و ئازاری کردووم ئێمەش دوعا و نزامان گیرا کرد و وتمان هەستە بەپێی خۆت ڕابکە ئەوە ئاوێکی ساردە بۆ خۆشتن و خواردنەوە ئەوسا هەموو کەس و کاریمان پێبەخشی و ئەوەندەی تریش ئەوە ڕەحمەت و میهرەبانی تایبەتی بوو لەلایەن ئێمەوە، یاداوەریشە بۆ هەموو خاوەن بیر و هۆشەکان. ئەیوب، عەلەیه السلام، جارێک لە خێزانەکەی دڵی ئێشا، سوێندی خوارد ئەگەر چاک بۆوە چەند دارێکی لێ بدات. خودای میهرەبانیش وەک ڕێزێک بۆ ئەو ئافرەتە وەفادارە فەرمانی پێدا، چەپکێ لاسکی ناسک بگرێت بەدەستەوە، بەقەدەر ئەو ژمارەی کە بڕیاری دابوو بیماڵێت بە هاوسەرەکەیدا و فەرمووی، سوێندەکەشت مەشکێنە، ئێمە بینیمان بەڕاستی خۆگر و ئارامگر بوو، بەندەیەکی چاک و ڕێک و پێک بوو، بێگومان ئەو تەوبەکارە و هەمیشە دڵی لای پەروەردگارە. ئەی پێغەمبەر باس و یادی بەندە بەڕێزەکانمان ئیبراهیم و ئیسحاق و یەعقوب بکە، هەموویان دەستێکی باڵایان هەبوو لە گەیاندنی ئایینی خودادا، دەستێکی باڵایان هەبوو لە چاکە و چاکەکاریدا، هەروەها بەرچاو ڕوونی و شارەزایی تەواویان هەبوو لە هەموو ڕوویەکەوە. ئێمە بەڕاستی کردمانن بە بەندەیەکی تایبەتی خۆمان بەهۆی سیفەتی دنیا نەویستی کە ئەویش یاداوەری ڕۆژی قیامەتە. بەڕاستی ئەوانە لای ئێمە لەو کەسانەن کە هەڵمانبژاردوون و پەسندمان کردوون. هەروەها باس و یادی ئیسماعیل و ئەلیەسەع و زولکفلیشیان بۆ بکە کە هەر یەکێک لەوانە لە هەڵبژاردە و پەسندکراوەکانن ئەمانە هەمووی ناوبانگی ئەو پێغەمبەرە بەڕێزانەیە و بێگومان بۆ پارێزکار و خوداناسانیش چاکترین جێگە و ڕێگە و شوێنمان ئامادە کردووە باخەکانی بەهەشتی عەدنە کە هەر هەموو دەروازەکانی لەسەر پشت هەبۆیان تیایدا بە ئاسودەیی شانیان داداوە، بەردەوام داوای میوەی زۆر و خواردنەوەی هەمە جۆر دەکەن، هەروەها حۆری هاوتەمەنی بە حەیا و شەرم لایانە کە تەنها عاشقی هاوسەرەکانیانن و چاو بۆ کەسی تر هەڵنابڕن، جا ئەم بەڵێنی ناز و نیعمەتانەی پێتان دراوە لە ڕۆژی پاداشتدا بۆتان ئامادەیە. بەڕاستی ئەمە ڕزق و ڕۆزیمانە بۆ بەختەوەران هەرگیز تەواو نابێت و کۆتایی نایەت ئەمەی باسکرا بۆ ئیماندارانە بەڵام بۆ ستەمکار و یاخیبووەکان بەڕاستی ناخۆشترین جێگە و ڕێگە ئامادەیە دۆزەخە کە دەگەێنرێنە ناوی کەواتە ئای چ شوێنێکی ناساز و سەخت و ناسۆرە ئەمە و دەبا هەر بچێژن و بخۆن لە ئاو و خۆراکی زۆر گەرم و کێم و زوخاوی داچۆڕا و شتی تریش لەو بابەتانە هەمە جۆر دەرخواردیان دەدرێت. کاتێک ستەمکاران بەرەو دۆزەخ ڕاپێچ دەکرێن هەندێ فریشتە پێیان دەڵێن، ئەوە تاقمێکە لەگەڵ ئێوەدا پاڵەپەستۆیانە، ئەوانیش دەڵێن، دەک بەخێر نەیەن، ئەوانیش دەبێت بگەیەنرێنە دۆزەخ و بچنە ناو ئاگرەوە. لە وەڵامیاندا دەڵێن، نەخێر ئێوە بەخێر نێنەوە، ئێوە ئەم شوێنەتان بۆ ئێمە مسۆگەر کرد، ئای کە جێگەیەکی ناساز و ناخۆشە. دوایی بەدەم ئاه و ناڵەوە دەڵێن، پەروەردگارا، ئەوەی بوو بەهۆی ئەوەی کە ئا ئەم شوێنە بە نسیبی ئێمە بێت، سزای چەند بەرابەری لەناو دۆزەخدا بۆ پێش بهێنە. هەروەها دەڵێن، ئەوە چیمانە بۆچی ئێمە کەسانێک نابینین کە کاتی خۆی بە خراپ و دواکەوتو و کۆنەپەرست دەماندانە قەڵەم کاتی خۆی گاڵتەمان پێدەکردن توانجمان تێدەگرتن کەچی ئەمڕۆ یان لێرە نین یان بەرچاوان لێڵ و تاریکە و نایان بینین بەڕاستی ئەوە بەسەرهات و چێشمە چێش و دەمەدەمەی دۆزەخیەکانە و حەقیقەت و ڕاستەقینەیە و بۆیان پێش دێت. ئەی پێغەمبەر، پێیان بڵێ، بەڕاستی من تەنها بێدارکەرەوەم کە جگە لە خودای تاک و تەنها و بەدەسەڵات و خەشمگیر لە تاوانباران هیچ خودایەکی تر نییە، ئەو خودایە پەروەردگاری ئاسمانەکان و زەوی و هەموو دروستکراوانی نێوانیانە، باڵادەستە بەسەر کافراندا، لێخۆشبووە و چاوپۆشی دەکات لە ئیمانداران. پێیان بڵێ، ئەم هەواڵ و دەنگوباسانە هەواڵ و دەنگوباسێکی زۆر گەورە و گرنگن، بەڵام ئێوە پشتی تێدەکەن و گوێی بۆ ناگرن، خۆ من، مەبەست پێغەمبەرە، هیچ ئاگاداری ئەوە نەبووم کە چی گوزەراوە لە شوێنە بڵندەکاندا کاتێک کە فریشتەکان کێشەیان هەبوو لە جێنشینی ئادەمدا، وەحی و نیگام بۆ نایەت تەنها لەبەر ئەوە نەبێت کە من بێدارکەرەوەیەکی ئاشکرام. کێشەی فریشتەکان کاتێک بوو کە پەروەردگارت پێی وتن من دەمەوێت بەشەرێک لە قوڕ دروست بکەم جا کاتێک دروستم کرد و لەو گیان و ڕۆحەی کە من خاوەنی ئەوم فوم پێدا کرد و گیان و ژیانم پێبەخشی ئێوەی فریشتە هەمووتان سوژدەی ڕێز و تەقدیری بە فەرمانی من بۆ بەرن هەموو فریشتەکان فەرمانی خودایان بەجێهێنا و سوژدەیان برد جگە لە ئیبلیس نەبێت کە لەو کاتەدا لەناو فریشتەکاندا بوو فووی کردە خۆی و خۆی بە گەورە زانی و خۆی خستە ڕیزی کافرانەوە خودا فەرمووی ئەی ئیبلیس ئەوە چی نەیهێشت و نایەڵیت سوژدە بەریت بۆ ئەو کەسەی کە بە دوو دەستی قودرەتی خۆم دروستم کردووە ئایا خۆتت بە گەورە زانی یا هەر لە زوەوە خۆت بە شت دەزانیت و خۆت لا بەرز و گەورەیە شەیتان وتی من لەو چاکتر و بەنرختر و پیرۆزترم، چونکە تۆ منت لە ئاگر دروست کردووە و ئەوت لە قوڕ بەدی هێناوە. خودا فەرمووی، مادام وایە دەرچۆ لە بەهەشت و بەجێی بێڵە، چونکە تۆ ئیتر ڕەجمکراو و دوورخراویت لە ڕەحمەتی من. بەڕاستی لەعنەت و نەفرینی منت لەسەرە تا ڕۆژی قیامەت، چونکە تۆ فەرمانی منت جێبەجێ نەکرد. شەیتان وتی، پەروەردگارە، دەی کەواتە مۆڵەتم بدە تا ئەو ڕۆژەی کە نەوەکانی ئادەم زیندوو دەکرێنەوە. خودا فەرمووی، باشە، تۆ لە مۆڵەت دراوانیت تا ڕۆژ و کاتی دیاریکراو. ئینجا شەیتان وتی، سوێن بە دەسەڵاتی بێ سنوورت، شەرت بێت هەر هەموویان گومڕا و سەرگەردان بکەم، جگە لە بەندە و عەبدە دڵسۆزەکانت کە هەڵبژاردەی خۆتن، دەسەڵاتی ئەوانم نییە. پەروەردگار فەرمووی من خۆم حەق و ڕاستیم و هەر حەق و ڕاستیش دەڵێم سوێن بە زاتی خۆم دەبێت دۆزەخ پڕ بکەم لە تۆ و لە هەموو ئەوانەی کە شوێنی تۆ دەکەون جا تۆش ئەی پێغەمبەر بەو خەڵکە بڵێ من هیچ پاداشت و خەڵاتێکم لە ئێوە ناوێت من لەو کەسانەش نیم کە شت هەڵبستم و زۆر لەخۆ بکەم ئەم قورئانە تەنها ئامۆژگاریە بۆ هەموو خەڵکی جیهان لە هەموو کات و شوێنێکدا بەڕاستی لە داهاتویەکی نزیکدا هەر لە دنیادا هەواڵی ڕاستی و دروستی ئەم ئاینە دەزانن لە قیامەتیشدا هەموو شتێک بە تەواوی ئاشکرا و ڕوون دەبێت